بەخۆداچوونەوە بۆ ڕازیکردنی خوا بۆ سڕینەوەی تۆمارە ڕەشەکان باسی تۆبەکردنتان بۆ ئەکەم و هەندێک ڕێگا و هۆکار کە دەبنە هۆی دامەزراوی لەسەر تۆبەکردن بە ئیزنی خوا باسی دەکەین. سەرەتا پیرۆزبایی هاتنی مانگی ڕەمەزان لە ئێوە و لە سەرجەم مسڵمانانی جیهان دەکەم و دڵیشتان خۆش دەکەم بەوەی یەکێک لە نیشانەکانی خەیر و بەرەکەتی ئەم مانگە ئەوەیە کەوا زۆربەی زۆری جیهانی ئیسلام بڕیاری یاوە سبەینێ یەکەم ڕۆژی ڕەمەزان بێ هەر ئەمە خۆی بۆ خۆی نیشانەیەکی خێر و گەورەی و عیزەتە بۆ دینمان بۆ موسڵمانان. بەڕێزان هەر کەس خوا ڕەمەزانی بە نسیب کا و تەمەنی پێ ببەخشێت تا ڕەمەزان بێتەوە و بە ڕۆژوو ببێ ئەوە تاجی زێڕینی خوای لەسەر سەرناوە. ڕەمەزان یەکێکە لە بوارە گرنگەکانی لێخۆشبوون، جاران گۆرانیبێژان دەیانوت یاخوا بەخێربێی میوانی ئازیز، یا ڕۆژی بەهار یا شەوی پایز. ئیستا ئەم میوانەی ئێمە لە ڕۆژی بەهارا هاتووە. بۆ ڕۆژی بەهار و شەوی پایز؟ لەبەرئەوەی ئەو میوانەی لای تۆ زۆر بەڕێزە، ئەو عەزیزەی لای تۆ زۆر بەڕێزە حەزەکەی زۆرترین کات لە خزمەتیا بی و لەگەڵیا بی بۆیە ئێمەش بەو ڕۆحەوە ڕۆینە خزمەت ئەم میوانی بەڕێز و گەورەیە کە قورئانی تێ هاتۆتە خوارەوە کە خەڵاتی محمدی تیا کراوە بە بوون بە پێغەمبەری کە مانگی لێ خۆش بوونە کە مانگی نور و ڕەحمەت و هاتنە خوارەوەی قورئانە. ئەم ڕۆژووی ڕەمەزانە سەراپا خێر و بەرەکەت و بەرزی و شکۆیە بۆ مرۆڤایەتی بە تایبەتی بۆ مسوڵمانان توخوا من بە ئێوە دەڵێم ساڵ یانزە مانگە شەیتان و زوڕیەتەکەی بەربوونەتە گیانمان و لەشمان و ماڵمان بەڵام بە شاهیدی رسول اللە صلی اللە علیە وسلم لەم مانگەدا کۆت و زنجیر دەکرێن و دەبەسرێنەوە بۆ ئەوەی تۆی رۆژوەوان و مسوڵمان زاڵ بی بەسەریانا و بەچەترسێنیان بکەی بۆ دوای رەمەزانیش نەوێرن بێنەوە بەلاتا. لەم مانگەدا دنیا پڕ لە فریشتە دەبێ دوعای خێر و پارێزگاریمان بۆ دەکەن و پاسمان دەکەن لەم مانگەدا دەرگاکانی دۆزەخ دادەخرێن دەرگاکانی بەهەشت دەخرێنە سەر پشت واتە وەرە فەرموو ناوی خۆت تۆمار بکە لەم مانگەدا بانگت دەکەن ئەی مرۆڤی بێدەسەڵات و تەمەن کورت هەژار چواردەورت بە بەڵا و ئافات و فیتنە گیراوە دەسا خۆت بخەرە پاڵ پشتیوان و پەنایەکی گەورە و بەهێز، بگەڕێرەوە بۆ لای خوا، واز بێنە لە سەرەڕۆیی، تۆبە بکە، دەرگایەکی گەورەت بە ڕوودا کراوەتەوە، یەک مانگ داناخرێت، بە ڕۆژ بێیت وەرت دەگرێت، بە شەو بێیت وەرت دەگرێت، کەسدار بی وەرت دەگرێ، بێکەس بی وەرت دەگرێت. هەژار یا دەوڵەمەند بی وەرت دەگرێ هەرچیت کردووە و هەرکەس هەیت وەرت دەگرێ بیر لە خۆت و تاوانە زۆرەکانت مەکەرەوە بیر لە گەورەیی و دەرگافراوانی و ڕەحمەتی خوای گەورە بکەرەوە بەڕێزان ئێمە مرۆڤین مرۆڤ لاوازە مرۆڤ عەجولە مرۆڤ زوو شتی لەبیر دەچێ مرۆڤ نەخۆش دەکەوێ مرۆڤ پیر دەبێ مرۆڤ دەمرێ کەواتە با لە دەرگا و دەروازەی سەرفەرازییەوە بڕۆینە ژوورەوە وەرن برا و خوشکە گەنجەکان وەرن باوک و دایکە بەتەمەنەکان وەرن دەسەڵاتدارەکانی وڵات وەرن ستەم لێکراوەکانی جیهان بڕیارێکی بوێرانە بدەین دەست هەڵبگرین لە تاوان و ستەم لە خۆمان لە خەڵک بگەڕێینەوە بۆ لای خوا و تۆبە بکەین و داوای لێخۆشبوونی لێ بکەین بەڕێزان وەک عەرزم کردن هەندێ هۆکارتان دەخەمە خزمەت کەوا یارمەتیدەرن بۆ دامەزراوی لەسەر تۆبە گەنجێک وتی مامۆستا وتم بەڵێ وتی من مسڵمانم بەڵام بە تەسکەرە نە نوێژم هەیە و نە ڕۆژوو، نازانم قورئان چییە و مزگەوت چییە، هەرچی گوناحە کردوومە، حەزیش ئەکەم تۆبە بکەم، تۆبە ئەکەم بەڵام خۆم پێ ناگیرێ، ماوەیە ئەڕۆم و وەکوو پلایسی، وەکوو سکڵی سپانەی سلاک، وەکوو بڕغووی سلاک ئەگەڕێمەوە سەر بەزم و بایە و بەڕەکەی خۆم، دەسم بگرە و ڕێنماییم کە ڕەحمەتی خوات لێ بێ با لەم نەهامەتییە ڕزگارم بێ. وتی مامۆسا قیز لە خۆمەکەمەوە قیز لە ڕەفیقەکان مەکەمەوە وەڵڵاهی هەر کاتێ پیاوێکی بەڕێز یا زانایەکی وەک جەنابتان دەبینم هەست بە شەرمەزاری دەکەم و حەز دەکەم وەک ئێوە بژیم و بمرم تکایە چی بکەم منیش بەو برایە و بە هەموو برا و خوشکانی تری بەڕێزم دەڵێم ئەو کەسە دڵی زیندووە مژدە، یەکەم مژدە و یەکەم ئامۆژگاریم بۆ تۆ و بۆ ئەوانیش ئەوەیە نائومێد نەبی لە ڕەحمەتی خوا، لا تقنطوا من رحمة اللە فان اللە یغفر الذنوب جمیعا، قورئان ئەفەرمێ، بڵێ ئەی بەندە سەرکەشەکانم، ئەی بەندە گوناهبارەکانم، ئەی ئەوانەی ڕۆچوونەوە نە تاوانتان کردووە نائومێد نەبن لە ڕەحمەتی خوا خوا لە هەموو گوناهەکان خۆش دەبێ هەموو گوناهەکان ئەوە یەک دوو باش بزانن خوا تۆبەی پێ خۆشە و تۆبەکاری خۆش دەوێ بۆیە دەرگاکە داناخا هەتا غەرغەرە و هەتا قیامەت ان اللە یحب التوابین خوا تۆبەکارانی خۆشدەوێ ئەی گەنجێک ئەی پیرێک ئەی دەوڵەمەن ئەی سیاسەت باز ئەی کەسێکەوە سەرت لە تاوانە سپی کردووە ئێستا بگەڕێیتەوە لە بەیانی باشترە خوا تۆبەکاری خۆشەوێ سێیەم ئەگەر لەگەڵ مندا بیت و ئەم کلیلانە بەکاربهێنی دڵنیام دەگەیتە کەناری سەرفەرازی و ڕزگارت دەبێ لە مۆتەکەی نەفس و شەیتان و بەختەوەری دنیا و قیامەت بەدەست دەهێنی ئەم مەرجانە بۆوەی پابەند بی بە تۆبەکەتەوە زۆر گرنگن یەکەم بڕیار بدە نیەتت لەگەڵ خوادا ڕاست کەیتەوە اخلاص النیە للە هەیە تۆبەکە لەبەر مەبەستێ بەڵام ئەبێت تۆبەکە تەنها لەبەر ڕەزامەندی خوا بێ بڵێ من بەندەی خوام خوا هەقیەیە بەسەر منەوە ئەبێ من بگەڕێمەوە ئەبێ ڕێگەی خوا بگرم نەوەکو لە ناعیلاجیا تۆبە بکەیت نا لە ناعیلاجیا مەیکە لەو پەڕی قوت و لەو پەڕی دەسەڵاتە لەبەر ڕەزامەندی خوا بڕیار بە نیەتت لەگەڵ خوا ڕاست کەرەوە خوای گەورە و پەروەردگار لەگەڵ تا دێت یارمەتی دەدا حەزرەتی یوسف سەلامی خوای لەسەر بێ زڵێخا کردیە ژوور هەرچی دەرگا هەبوو لێی داخست ئارایش و جوانکاری خۆی کرد پەلاماری دا وتی وەرە یوسف وەرە ڕابوێرە خوای گەورە و پەروەردگار یوسفی بەچی پاراست كذلك لنصرف عنه السوء والفحشاء بۆ إنه كان من عبادنا المخلصين چونکە ڕاست بوو لەگەڵ خوا نیەتی پاک بوو لەگەڵ خوا کرمۆڵ نەبوو لەگەڵ خوا بینی لەگەڵ خوا تۆکمە بوو دووهەم هەوڵ بدە دڵت پڕکەی لە خۆشەویستی خوا با دڵت محەبەتی خوای تیابێ ئاخر چۆن محەبەتی خوا بکەمە دڵم ئاخر تۆ چیت هەیە هی خوا نەبێ ئاو و هەوات ئاسمان و زەویت کوردستانت هەموو جسم و ئەعزاکانت ئەوەی دەیخۆی، ئەوەی کەوا پەیای دەکەی، ئەوەی هەیە و نییە، هەموو هی خوایە. کێ ئەتوانێ ئیدیعا بکا بڵێ من شتێکم دروست کردووە؟ کەواتە خوایەک ئەو هەموو ناز و نیعمەتەی بە تۆ داوە، دە خۆشت گەرەک بێ، دە چاکەی کردووە بەرامبەرت، مەرد بە، دڵت پڕکە لە خۆشەویستی خوا. هەر دڵێ خۆشەویستی خوای تێچوو، خوای گەورە ئەوانەی خۆشەوێ، ئەوانەی کەوا. دڵیان نوری و خۆشەویستی خوای تیایە خوا ئەیان پارێزێ. سێیەم، هەوڵبدە دژایەتی نەفست بکە چونکە نەفس دوژمنترینی دوژمنەکانتە، اعدا عدوک نفسک التی بین جنبیک، نەفس پێت ئەڵێ ئەوە بخۆ، ئەوە بکە، ئەوە بڵێ، بڕۆ بۆ ئەوێ، مەڕۆ بۆ ئەوێ، دانیشە، ڕۆژوو چی ئەگری، نوێژی بەیانی چی ئەکەی، ئەوە هەمووی نەفسە. وخالف الشیطان والنفس واعصهما وان محضاک النصح فاتهمی، لە گوێی نەکەی. نەفست حەیات دەبا ملت دەشکێنێ و اما من خاف مقام ربه ئەوەی باوەڕی بەخوا هەبێ و نهى النفس عن الهوى نەفسی گێڕایەوە لە هەوا و ئارەزوو فإن الجنة هي المأوى ئەوە بەهەشت جێگەیەتی ئەوە ڕەزامەندی خوای بە نسیب دەبێ، کەواتە یەکێک لە ئەسبابەکانی ئەوەی بتوانی لە تۆبەکەتا ناجیح بی ئەی گەنج بریتیە لەوەی نەفست بگریتەوە دوای نەکەوی جڵەوی بۆ شل نەکەی حەیا بەرە مل شکێنە ئابڕو بەرە خاڵی چوارەم هەوڵ بدە زۆر دڵت بە دنیا و زرق و برقی دنیا خۆش نەبێ قصر الامل وتذکر الاخرە ئەو خۆرە هەر دێ، ئەو شاخە هەر دامەزراوە، بەڵام هەزاران هەزار مەرد و نامەرد پێکی کردەوە و ئەو دنیایە بەجێ هێشت. کەواتە، قصر الامل، هیوا بەم دنیایە زۆر درێژ مەکە، دڵت بەو دنیایە زۆر خۆش نەبێ، وابزانی هەر نامری و نامری و نامری. گەنجێکی دەوڵەمەند لە وڵاتی سعودیە، ئیتر لە مونتەهای ڕەفاهیەت و ڕابواردنابێ ئاخر مۆدێل سەیارە ئاخر مۆدێل هەموو شتێک بە ئارەزوی خۆی دێت و دەڕوا و دەخوا و دەخەوێ لە پاڵ کەعبەت الله و مەسجد النبیە هەرچی گونا و تاوانە ئەیکا مامۆستایەک ڕەفیقێکی پێڵێ کاکە تۆبە بکە تۆبە بکە واز بێنە دەزەڵگرە ئەڵێ باشە انشاڵا جومعە تۆبە ئەکەم ئەم جومعەیە بێت تۆبە ئەکەم سبحان اللە ئەو ڕۆژە ئەڵێ با جومعە بێ سیارەیەکی پێ کەشخە لەو ساحە و لەو جادانەی کەوا پۆز لێدەن و زیگزاگ لێدەن و بە ئارزوی خۆیان سەوت دەدەن بە مکەبەرەکانیان و قۆڵیان دەرەهێن و ئاگایان لەم دنیا نییە شا بە شوان نازانن خۆیەکێشە بە لۆریەکە سەیارە ئەسوتێ خۆیشی وەکو قیمەی لێیە فریا نەکەوت تۆبە بکا بۆیە وتم مردن لە تۆبەکردن نزیکتر و خێراترە چەند کەس دەستخەڕە و ماڵکاولی ئەوە بوون ئینشاڵا تەوبە ئەکەم با ئەم ڕەمەزانە بێتەوە تەوبە ئەکەم با ئیمتیحان تەواو بێت تەوبە ئەکەم با ژنەکەم بگوازمەوە تەوبە ئەکەم با خانووەکەمان تەواو بێت تەوبە ئەکەم با حیزبەکەمان دەرچێ تۆبە ئەکەم تۆبەی نەکرد و ڕۆی سەری نایەوە بە جۆرێ گەڕایەوە بۆ لای خوا کە سوکارەکەی ڕۆژانە عارەقی شەرمەزاری بۆ ڕێژن کوڕەکەمان کچەکەمان وا مرد باوکمان وا مرد گەورەکەمان وا مرد خۆزگایە وا نەمردایە خۆزگایە هیچی نەبوایە بەڵام ڕووی لای خوای هەبوایە بۆیە بە خۆم و بەیەواڵێم با لەم سانیەوە کە من قسەیەکەم بە ڕاستی بگەڕێینەوە بۆ لای خوا و تەوبە بکەین بەڵکو خوای گەورە عەفومان کا و لێمان خۆش بێ و وەرمان گرێ پێنجەم هەوڵ بدە فێر ببە و بخوێنەرەوە علم زۆر زۆر گرنگە یەکێ لەو علمانە ئەوەیە بزانی تەوبەکردن واجبە و فەرزە خوا ئەفەرموێ توبو الی اللە وەکو ئەفەرمێ اقیموا الصلاە و ڕۆژوو بگرن و حەج کەن ئەفەرمێ توبو الی اللە کەواتە ئەبێ تۆ بزانی تۆبە کردن فەرزە دەی کە زانیت ئەبێ لە گوێ بکەی کە لە گوێت کرد فریاکەی و نەجاتت دەبێ خاڵێکی تر سەرقاڵی کارێکی کارێک بە سوودی هەبێت بۆت دوورکەرەوە لە تەنهایی و بەتاڵی بەتاڵی زۆربەی زۆری بەتایبەتی ڕۆڵەکانی کوشتووە گەنجەکان بەتاڵی تەنهایی خراپە شەیتان لە یەک نزیکە لە دوو دوورە ڕەفیقی باش نایەڵێ نەفس و شەیتان زەفەرت پێ بەرن بەڵام بەتەنها دانیشتی هەزاران خەیاڵ و ختورەیە بە دڵتا تەنها بووی و بەتاڵ بووی، ئەوە یەکەم یەکەم سێ ڕای لادان و مل شکانە خوا پەنامان با، بۆیە هەوڵ بە هەرگیز بەتاڵ نەبی، ڕەحمە لە پێشینان و تویانە بڕۆ بە بێگار دامەنیشە بە بێکار با ڕەفیقت هەبێ بەڵام ڕەفیقی چاک. خاڵێکی تر لەو خاڵانە. ئەو شتانەی ئارەزوەکانت دەخرۆشێنن هەر شتێک گوناحت بیرەخاتەوە وازیان لێ بێنە هیوایە تەوبەکە بەڵام مۆبایلەکەی پڕێتی لە شتی خراپ ژووری نووسنەکەی پڕێتی لە شتی خراپ سیدیەکان و چاتەکان و نازانم چیەکانی حەمووی شتی جەهەنمین ئێ کاکە تۆبە چۆن ئەکرێ بەو جۆرە ڕەفیقەکانی هەموو خراپن ئێ تۆبە چۆن ئەکرێ پاکەتی جگەرە و چرخەکەی و نێرگەلەکەی و پێشی عەرەقەکەی لەبەر چاوێتی تۆ بە چۆن ئەکرێ ئەو پیاوەی کەوا سەد پیاوی کوشت خوا ناسەکە وتی ڕۆڵە برا من ناتوانم بڵێم خوا لێت خۆش نابێ خوا لێت خۆشە بێ بەڵام ئێرە بەجێ بێڵە ئەمە ئەرزی سووئە بڕۆ بۆ شوێنێ خەڵکێکی وا تیا خواناسن تۆ کە ئەتەوێ تۆبە بکەی و دامەزراو بی ئەبێ ئەو چایخانە بەجێ بێڵی ئەو سەنتەرە بەجێ بێڵی ئەو دۆمینەخانە و نێرگەلەخانە بەجێ بێڵی ئەو هاوینە هەوارە بەجێ بێڵی ئەو ڕەفیقانە بەجێ بێڵی ئەو سایت و ئەنتەرنێتە بەجێ بێڵی ئەو کەناڵانە بەجێ بێڵی ئەبێ بەجێی بێڵی ئەگینا موەفەق نابی دکتۆر کاتی عەمەلیاتی یەکی ئەکا لە خەسەخانە پێش ئەوەی دەریکا دەرمانی بۆ ئەنوسێ پارێزیشی بۆ دانێ ئەڵێ ئەوە نەخۆی ئەوە نەکەی نابێ کەس بێتە لای نابێ ڤایرۆساوی بێ عینی شتە تۆبە کردن عملیاتە بە مەرج تۆ ناجی حەبی لەو تۆبە کردنە مەرجەکان بەجێ بێنە دڵنیا دەکەم کەوا ناجی حەبی خاڵی هێشتم هاوڵی مرۆڤی چاک بە جەلیسی ساڵح ئەتبا بۆ بەهەشت وەک عەتر فرۆش وایە ڕەفیقی چاک ئەوەیە کە بانگیە پێ دەڵێ با بڕۆین بۆ مزگەوت ڕەفیقی چاک ئەوەیە کەوا کاتی ئیمتیحان ناوتی با سەعی بکەین ڕەفیقی چاک ئەوەیە باوکت بانگی کردی وتی باوکت بانگ دەکا با بڕۆین ئیشەکەی باوکت بکەین نەک بڵێ کورە دەبا خۆی بڵێن پیرانە تازە باویان نەماوە وەرە مردوو مرێ باوکی من لە باوکی تۆ نازانم چیتر بوو نا ڕەفیقی چاک دەست دەگرێ بۆ کاسپی حەڵاڵ دەست دەگرێ بۆ شوێنی پاک دەست دەگرێ بۆ تێکۆشان دەست دەگرێ بۆ ڕزگاری ڕەفیقی ئەوانە بکە ڕەفیقی هەرزە و بەتاڵە و دۆڕاو و فەوتاو مەکە چونکە خۆی فەوتاوە ملی شکاوە ئەیەوێ ملی تۆیش بشکێنێ بیر لە عاقیبەتی کارەکان بکەرەوە کاتێ ئەتەوێ عەرەق بخۆی بزانە دوای عەرەق خواردن چیت بەسەریە کاتێ بیر لە زیناکەیتەوە بزانام زینا لەوانەیە سەری لە چیوە دەرچێ کاتی ئەتەوێ کەسێ بکوژی بیری لێ بکەرەوە بزانە لەوانەیە چ نەهامەتیە یەخەی خۆت و خێزان و بنەماڵە و ئاوایەکەتان بگرێ بیرکردنەوە لە عاقیبەت وات لێکا لەسەر تۆپەکەت دامەزراو بی واز لە عادەتی خراپ و خۆ پیسەکان بێنە ئەو عادەتانەی کەوا خراپن، نەشیاون، نالەبارن تەرکیان کە وازیان لێ بێنە. ئەو شتانەی دڵت وابەستەیە پێوەیان جگە لە خوا تەرکیان کە، خۆشەویستی زاڵم، خۆشەویستی ئافرەتێک کەوا نیازت نییە بیهێنی و داوات نەکردووە لە دەرگاوە وازی لێ بێنە، خۆشەویستی پارەی حەرام، خۆشەویستی بیروباوەڕی خراپ وازیان لێ بێنە، پاڵ با بە خواوە و ڕووکەرە خوا. بیرکردنەوە و خەیاڵاتت پاک کەرەوە، بیر لە شتی باش کە و واز لە شتی خراپ بهێنە. بیر لە سوودەکانی وازهێنان لە گوناه کەرەوە. ئەزانی ئەگەر تۆبە بکەی چیت لێ دەرەچێ؟ پیاوێ هەبوو چەندین ساڵ پێشمەرگە بوو، کادیرێکی حیزبێکی ئەم کوردستانە بوو. بە بۆنەی ژنی باش و مناڵە باشەکانیەوە لە حەفتا ساڵی تەمەنیا لە رێگای چەند مامۆسایەکەوە ئامۆژگاری و سەردانی ئەکرا تۆبەی کرد و وازی هێنا لە گوناح و دەستی کرد بە نوێژکردن و وازی لە مەی خواردنەوە هێنا دوایی ڕەفیقە بە تەمەنەکانی ئەچون بۆ لای ئەیان و کورە وەرە شوێن خەیاڵی بابردوو کەوتوی وەرە سرت گەرمکە ئەویشەی و خۆزگە ئەتان زانی دڵم ئێستا چەند خۆشە خۆزگە بیست ساڵ لەمەو پێش ئەم عەقڵەم هەبوایە خۆزگە بیست ساڵ لەمەو پێش ئەم بیرکردنەوەم هەبوایە بڕۆن بە ڕێی خۆتانەوە بە هەموو دنیای نادەم ئەو ڕێگەی دۆزیومەتەوە لەسەر ئەو حاڵە مرد الحمدللە لەسەر ئەو حاڵە مرد و گەڕایەوە بۆ لای خوا. دوعا دوعا زۆر مهمە دوعا پاڕانەوە خوایە لێم خۆش بە خوایە تەوبەم لێ قبوڵ بکە خوایە هیدایەتم بە دوعا بۆ خۆت بۆ خەڵک دوعا بۆ مناڵەکانت دوعا بۆ باوکت بۆ ژنەکەت بۆ برا بۆ خوشکت بۆ میلەتەکەت بۆ مسلمانان دوعا زۆر مهمە دوعا دوعا وەرەگیرێ مانوو نەبن لە دوعاکردن بەڕێزان تۆبە چوار مەرجی هەیە یەکەم دەست هەڵگرتن لەو گوناحەی سەرت تایەتی بۆیە بەو کەسانەی کەوا تا ئەم دەقیقە باوەڕیان بەخوا نییە باوەڕیان بە قیامەت نییە باوەڕیان بە پێغەمەر و بە قورآن نییە بەوانە ئەڵێم تۆبە بکەن و بگەڕێنەوە بە لای خوا چونکە لە زەرەرا ئەژین تیاچوونی دنیا و قیامەتان بۆ خۆتان هەڵبژاردووە تۆبە بکەن و واز بێن و ئیمان بێنن گرەوی دنیا و قیامەتە بەنەوە بۆ ئەو کەسانەی مسڵمان و ئیماندارن بەس گوناهبارن بە خۆم و بە ئێوە ئەڵێم با بژاری خۆمان بکەین و دەست لە گوناهەکانمان هەڵبگرین با عیبادەتەکان و تاعەتەکانمان بە زایە نەڕوا و مفلیس نەبین بە خوشک و دایکەکان ئەڵێم کە سەر و ملیان ڕووتە و پۆشتە نین ئەگەر باوەڕت بە حیجاب نییە ئەوە حاڵت خەتەرە ئەگەر شوێن مۆدە کەوتووی ئەوە عەیبە لە گوێی خوا نەکەی لە گوێی مۆدە بکەی بۆیە بڕیار بە و بگەڕێرەوە بۆ لای خوا بە برا و خوشکە گەنجەکانم ئەڵێم ئەو گوناهانەی سەرتان پیایەتی وازی لێ بێنن ڕووبکەنە خوا واز بێنن بگەڕێنەوە بە لای خوا با لەسەر ئەو حاڵە نەمرن بە کاربەدەستەکان ئەڵێم تەوبە بکەن لە ستەم دەست بە دادپەروەری کۆمەڵایەتی بکەن با دنیا و قیامەتان مسۆگەر بێ بە دەوڵەمەنەکان ئەڵێم واز لە سووخۆری و مامەڵەی حەرام بێنن، ببەخشن تا بە ماڵتان خوا لە خۆتان ڕازی کەن و دنیا و قیامەت مسۆگەر بکەن. خوای پەروەردگار لە گوناهی من و ئێوەش خۆش بێ، عاقیبەتمان خێر بکا، ئیسڵاحی حاڵمان بکا، سەرکەوتوو سەرفەرازمان بکا. خوایە بە ناوی پیرۆزت داوات لێ ئەکەم، خوایە ئەم مانگی نوور و ڕەحمەتە، ئەم مانگی ڕەمەزان و بەرەکەتە بیکەی بە کەشتی نەجاتمان یا رب العالمین خوایە بیکەی بە ئەسبابی ئاشتی و برایەتیمان یا رب العالمین خوایە بیکەی بە عیزەت بۆ مسلمانان و دینەکەت خوایە بیکەی بە ئەسبابی هیدایەتدانی سەر لێشێواوەکان خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم یارمەتیمان بەی ماڵەکان داوات ئاوادان کەینەوە بە نوێژ و تەراویح بە قورئان خوێندن و بە زیکر خوایە یارمەتی دەوڵەمەنان بدەی سەخی تەبع بن بە هیمەت بن دڵی هەژاران خۆش کەن خوایە دڵی هەژارانیش بە ڕێز و بە هێز کە یارب العالمین نەخۆشەکانمان شیفا بدەی خوایە لە هەموو ئافات و فیتنەیە بان پارێزی خوایە دەروی خێرمان لێ بکەیتەوە اقول قولی هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين